بۆ هیوایی بە دڵی هەموو لایەکتان بێ بە هاوکاری کاک تاریق لەگەڵتانە بم ئێوەش هاوڕێمان بن. ئەو کەسەی کە بیرروهۆشێکی ئارامی هەیە دەستی بە ئارامی دەگات و لاکەمدا دەتوانێت ڕۆژ و شەو بیر و بۆچوونەکانی بە هەوڵێکی زۆرترەوە باشتر بکە هەموو ڕۆژێک بە مەبەستی بەڕێوەبردنی کارێکی تایبەت لە خەو هەستن. چەپکە گوڵێک کە زۆر جوان بێ لە ناو گوڵدانێکی ڕازەوە و گونجاودا دابنێن. ڕەنگی گوڵەکە لە بەرچاو بگرن و بەپێی قەبارەی گوڵەکە گوڵدانی بۆ هەڵبژێرن. گوڵەکە ڕێک لە شوێنێک داببڕن کە باڵایەکی گونجاو پەیدا بکا. هەوڵبەن لە ماوەیەکی کوردا هاوەهەنگی پێویست لە ناو هەموو شتێکدا پێک بهێنن بەڵام بە پێچەوانەوە هەمووانە توانین لە جوانیەکانی گوڵ سەرمەس ببین بیریارێک دەڵێ تەمەڵی شتێک نییە بێجگە لە عادەتی پشودان پێش لەوەی کە ماندوو بن بۆ ڕەزامەندی دڵی خۆتان دەتوانن کارێک بکەن هەموو ڕۆژێک کارێ بکەن کە هیچ مەبەستێک لە پشتیەوە نەخەوتبێ بەڵکو تەنها بۆ چێش بردننی خۆتان بێ لەشی خۆتان ڕزگار بکەن بێدەنگ دابنیشن و بە مەبەستی ئارامکردنەوەی خۆتان هەوڵێک بدەن ئەم کارە بارام کردنەوەی ماسولکەکانی سەر و ڕووخسارتان دەست پێ بکەن و هەتا قامکەکانی لاقتان بەرەو خوارەوە بڕۆن لە کاتێکدا کە هەناسەی هێور و قوڵ هەڵدەکێشن تەواوی ماسولکەکانی سەرەکی لەشی خۆتان ئارام بکەنەوە چاوەکانتان ببەستن و بە خۆتان بڵێن من هەرچی زووتر خەریکم ڕزگار و ئارام دەبمەوە. با سپایی قسە بکەن. قسەکردنی توند و خێرا ئەتوانێ ببێتە هۆی بەرزبوونەوەی پەستانی خوێن و چوونە سەرەوەی ژمارەی ترپەی دڵ، بەم پێیە بە دەنگێکی ئارام و لەسەرخۆ قسە بکەن، توند قسەکردن نەک تەنها نیشانەی دڵەڕاوکێیە لە ئێوەدا، بەڵکو تەنانەت لەوانەیە دڵەڕاوکێی ئێوەش توندتر بکاتەوە. ئامۆژگاری خەڵکان دەکەن و دەڵێن لە ماڵەوە بچنە دەرەوە، لانیکەم لە ڕۆژێکدا دوو کاتژمێر کاتی خۆتان لە دەرەوەی ماڵ بەسەر بەرن، تەنانەت ئەگەر لە ماڵەوەدا کار دەکەن، تەنانەت ئەگەر بەفریش ببارێ، پیاسە بکەن، بۆ ماوەیەک لە تەنیشت مرۆڤەکانی دیکە بەسەر بەرن. کاتێک کە حەمام دەکەن گۆرانی بڵێن، بەم شێوەیە زۆرتر هەناسە دەکێشن و ئەوە یانی ڕەوتی خوێنی خۆتان زۆرتر دەکەن و لە ئاکامدا وزەتان زۆرتر دەبێ، بەڵام ئامۆژگاری ئەوەش دەکەن کە دەڵێن لە گۆرانی گران خۆتان ببێرن چون گۆرانیەک بخوێنن کا نەزمەکانی سادە بن بۆەوەی تووشی هەناسە توندی نەبن کاتێک کە هەز دەکەن بارگرانن خواردنێکی سووک بۆ خۆتان هەڵبژێرن کە بە دڵی خۆتان بێ تاوەکو مەودای پێویست بۆ باشتربوونی بارودۆخی دەرونیتان بە مێشکتان بگا لە هەموو ڕۆژەکانی پشوو کەڵک وەربگرن بارامی لە خەو هەڵسن بۆ چێژوەرگرتن لە ڕووداوە تایبەتەکانی ژیانی خۆتان نەمام بنێژن. ڕێ لە دڵەڕاوکێی خۆتان بگرن، لە بەڕێوەبردنی ئەو کارانەی کە پەستانی خوێتان دەباتە سەرەوە خۆتان ببوێرن، وەک، چوونە بەپەلە چوونە سەر کار یان کڕینی کەلوپەلێکی پێویست لە دەرەوە کاتێک کە دنیا قەرەباڵخە، دە خولەک زووتر لە خەو هەستن و ڕیازە بکەن بۆ ئەوەی ناچار نەبن پەلە بکەن. لە مەودای دیاریکراودا کاتی پشوو بۆ خۆتان تەرخان بکەن، هەر پازدە یان بیست خولەک جارێک چاوتان لە کۆمپیوتەر یان لاپەڕەی کتێب هەڵبگرن و لە زەینی خۆتاندا وا بێننە بەرچاو کە پەرداخێک ئاوی سارد دەخۆنەوە. لێکۆڵینەوەکان نیشانیان داوە کاتێک کە کرێکاران و فەرمانبەران بە تایبەتی ئەوانەی کە کاری قورس دەکەن لەناو کاردا بۆ ماوەیەکی کورت دەحەسێنەوە کاراییان زۆرتر دەبێ بۆ ماوەی چەند چرکەیەک خەونەکانتان لە زەینی خۆتاندا بێننە بەرچاو بە مەبەستی دابەزاندنی کاتێک بۆ ڕۆژێکی قەرەباڵغ پلان دادەڕێژن بیست لە سەد کاتی زیادە بۆ پشووی خۆتان تەرخان بکەن. ئەوە گرنگە کە بزانن ژیان زیاتر لەوەی کە چاوەڕوان دەکرێت دەخایەنێ، بەم پێیە بیخەمڵێنن کە کاری جێگای سەرنجتان چ ڕێژەیەک کاتی دەوێ و یەک لەسەر پێنجی بۆ زیاد بکەن. ئەگەر بارگران و ناڕەحەتن شتێک ڕێک و پێک بکەن، کاتێک کە ماڵەکەتان ڕێک و پێک دەکەن ئەو هەستەتان تێدا پەیدا دەبێ کە توانن شپرزەی جیهان کۆنتڕۆڵ بکەن و ئەوە لە ئاستی ماندوێتیتان کەمەکاتەوە بیرەوەریەکانی خۆتان هاوسەنگ بکەن کاتێک کە ڕووداوێکی دڵتەزێن لە سەردەمانی ڕابردوو بە بیر دەهێننەوە هەر لەو کاتەدا وەبیرهێنانەوەی ڕووداوێکی باش لە بیرەوەرەکانتان هاوسەنگی دروست دەکا دەرووناسان پێیان وایە ڕێژەیەکی بەرچاو لە شڵەژاوێکانی ئێمە بەهۆی وەبیرهێنانەوەی بیرەوەریەکانی ڕابردوومانەوەیە، بەم پێیە هەوڵبەن هاوکات لەگەڵ وەبیرهێنانەوەی ساتەکانی خراپی ژیان چاوێک بەسەر ساتە باشەکانیشدا بخشێننەوە بۆوەی بە ئەگەری زۆرەوە هەستێکی باشتر پەیدا بکەن. کەسێک کە لە ڕێگای گەیشتن و بەخەبەر هاتنەوە هەنگاو هەڵدەگرێ داخ و کەسەرەکانی بەلاوە دەنێ، لە هەمان کاتدا چاوەڕوانی داهاتووش نابێ، بەڵکوو بە زەینێکی ئارام و یەکسانەوە بەرەو پێشوازیی ئەوە ئەچێ کە دێتە پێشەوە. بەرەو پێشوازیی گۆڕانکارییەکان بچن. مرۆڤی ژیر فێر دەبێ کە گۆڕینی بارودۆخی ژیانی خۆی لەگەڵ ڕۆحی یەکسانخوازانە وەربگرێ، نە لە سەرکەوتن هەست بە سەربەرزی بکا و نە لە شکستیش هەست بە دۆڕاوی دەکا. هەرگیز کات بە فیڕۆ مەدەن، کلیلی تەندروستی مانەوەی هزر و لەش لەوەدایە کە خەمی ڕابردوو نەخۆین، نیگەرانی داهاتوو نەبین، یان کێشە و گرفتەکان لە پێشەوە پێشبینی نەکەین، بەڵکو ژیرانە و شێلگیرانە لە کاتی ئێستادا بژین. ئەگەر کەسێک بیەوێ لە تەندروستیەکی باش بەهرەمەند بێ، بەختەوەری ئەندامانی بنەماڵەکەی دابین دەکا، ئاشتی و ئارامی بۆ هەمووان بە دیاری دەهێنێ، پێش لە هەر شتێک دەبێ زەینی خۆتان بە دەستەوە بگرن و ڕێک و پێکی بکەن. بۆ خۆشبختی دەبێ بە دوایدا بڕۆی نەک چاوەڕوانی بی بۆ زۆر بینینی خۆت نەبینین پێویستە باشترین حەق کردنەوە یەما فەرامۆشی و بەخشینە بە بێ مانگ دەبێ شەو تێپەڕ بێ بەڵام بە بێ ومێد سەرکەوتن هەرگیز بەدەست نایە ژیان پێوانی ڕێگایەکی بێ کۆتاییە ئەوەندە بیری ڕابردوو مەکەرەوە کە داهاتوو لە یاد بکەیت و ئەوەندە بیری داهاتووش مەکە کە ئێستا فەرامۆش بکەی وتراوە تەمەن ئەوەندە زۆر نییە کە نیوەی بە شەڕ و ڕقدا بنێی. بە ئەو شتەی کە ڕوو دەدا گرنگی مەدە هەوڵبدە تا هەمیشە ئەوەی کە هەن بەردەوام بن لەسەری. لەم ساتە بەدواوە یەکەم کارێک کە گەڵ خۆتی بکەی با ئەوە بێ گوڵی سەرنجدان لە باخی ناخی خۆتدا بڕوێنی تابۆن و بەرامی عشق و ژیان دۆستی و ئیحساس و بەرپرسەرەتی بە تەواوی وجودت پەرش و بڵاو ببێتەوە. بۆ ئەوەی جوانیەکانی سروشت دڵمەست و حەیرانت بکا بەس نییە بە جەستە بچیتە ناو باخێکی دڵڕفێن و نوقمی سەوزی و شۆخ و شەنگیەکانی ببی دەبێ زووتر چەشنی باخەوانێکی دەستڕەنگین پاکتاوی باخی ناخت کردبێ و یانی هەرچی دڕکە هەڵت کەندبێت و ئەوەی کە تێدا هێشتبێتەوە تەنها بۆ وەدەزێنانی سەرکەوتن لە تێکڕای قۆناغەکانی ژیاندا سەرڕاست و ڕاستگۆ و بێ فڕوفێڵ بە، بۆ خۆت بنەمای ستاندارد و بەهای باڵا دابنێ. هەر کارێک کە دەیکەیت لە ژیانێدا لەگەڵ خۆتدا ڕاستگۆ بە. هەرگیز ئەوە فەرامۆش مەکە باشترین کات بۆ دووبارەکردنەوەی دەستەواژە دووپاتکراوەکان سەرەتای بەیانی و نیوەڕۆ و کاتی نووستنە. هەندێک لە دەستەواژەکان بە دەنگی قایم بخوێنە و هەندێکیان لەژێر زمانی دڵ و زەینەوە تام بکە. دەڵێن خەڵکی دنیا دوو گروپن ئەوانەی تۆ بۆ کەشکەشانی فەلەک دەبەن ئەوانەی کە تۆ بە سوک و بێنرخ سیر دەکەن گروپی یەکەم بناسە و نرخیان بۆ دابنێ ئێمە هەمومان مامۆستا و قوتابین لە خۆت بپرسە بۆ فێربوونی چ شتێک هاتووی بۆ ئێرە و بۆ فێرکردنی چ شتێکیش هاتووی بۆ ئێرە لەگەڵ خودی خۆتدا ڕاستگۆ بە و لەوەی هەتا چێش وەربگرە لە هەڵەکانی خۆت فێربە و سوود لە دەرفەتە سەوزەکان وەربگرە، ژیان بە بێ بەڵام و ئەگەر و ڕەنگە بگوزەرێنە. هەوڵێکی شێلگیرانە بدە تا خۆت دەرباز بکەی لەو دنیایی کە تۆی دیل کردووە. پندێکی چینی هەیە دەڵێ ئەگەر لە ڕۆحدا ڕووناکی هەبێ لە مرۆڤدا جوانی دەبێ ئەگەر لە مرۆڤدا جوانی هەبێ لە ماڵدا هەماهەنگی دروست دەبێ ئەگەر لە ماڵدا هەماهەنگی هەبێ کۆمەلگا ڕێک و پێک دەبێ گەنجێک ئەگێڕێتەوە و ئەڵێ، لە ناو پاسێکدا پیرەمەردێک لە تەنیشتمەوە دانیشتبوو و زەنگی مۆبایلەکەی لێ درا. پیرەمێردەکە بە سەختییەوە و بە دەستێکی لەرزۆکەوە لگیرفانی مۆبایلەکەی دەرهێنا، هەرچەند هەوڵی دا نەیتوانی بیخوێنێتەوە تاوەکو بزانێ کێ پەیوەندیی پێوە کردووە. ڕووی لە من کرد و وتی، تکایە بزانە نووسراوە کێ پەیوەندی دەکا. سێرێکی شاشەی مۆبایلەکەم کرد بە سەرسامییەوە وتم، نووسراوە هەموو شتێکم. پیرەمێردەکە وتی، ئەلوو، سڵاو ئازیزەکەم. لەپڕ دەستی گرت بە شوێن دەمی مۆبایلەکەوە وە دەنگێکی ئارام و بزەیەکی جوان و دەربڕینەوە پێی وتم هاوسەرەکەمە بە جۆرێک بژی کاتێ مناڵەکانت عەشق و دادپەروەری و ڕاستگۆیی و میهرەبانیان بیرکەوتەوە تۆ بکەوێتە بەرچاویان.